بۆ ڕوودانی هیچ یەکێک نییە ئەی نەفس کاذبە هیچ نەفسێک نییە بە درۆی دابنێت یا بە درۆی بخاتەوە دووشتمان وت بە درۆی بخاتەوە واتا چۆن ئێستا ئێمە لە دنیادا ئێمەی مسلمانان دەڵین دێت ئەو ڕووداوە دێت کەس نییە ڕێی لێ بگرێ لە هاتنی لیس لوقعتها کاذبە، کەس نییە ببێتە ڕێگری ئەوەی کە خەبەرەکەی خوا هەواڵەکەی کە پێداوین ڕۆژی قیامەت دێت کەس نییە ڕێی لێ بگرێ لە هاتنی لیس لوقعتها کاذبە مانای دووەمی هەرچەندە ئەمڕۆ لە دونیادا بێباوەڕان کە باوەڕیان بە ڕۆژی دوایی نییە، باوەڕیان بەو ڕووداوە مەترسی و ترسناک و گەورەیە نییە، بەڵام ڕۆژی قیامەت ئەوانیش باوەڕی پێ دەکەن. ئەوانیش بە درۆی دانانێن بۆ چونکە ڕەئیە العین چونکە حەقە الیقین خۆیان تێیدان دەیبینن. ئەوە ڕووداوەکە ڕوویدا کەواتە ئەمڕۆ لە ژیانی دنیادا کەسانێک بە درۆی دادەنێن کەسانێک هەیە کە باسی ڕۆژی دوایی بۆ بکەیت و ئەم ڕووداوە سەخت قورسەی بۆ دەکەیت کات کە دێت باوەڕی پێ ناکات بەڵام ئەم کەسانەش کە ڕووداوەکە ڕوویدا بە واقعی ئەو کاتە ئەوانش باوەڕی پێ دەکەن و بە درۆی دانانێن چۆن دەوترێ لەیس المخبر کالمعاینی ئەو کەسەی کە هەواڵی پێ دەدرێ وەکو ئەو کەسە نییە بە چاو دەیبینێ ئێمەی ئەهلی ئیمان باوەڕمان پێیەتی هەرچەندە مخبەریشین تەنها خەبەرمان پێدراوە بەڵام خەبەری خوا و پێغەمبەر عليه سەڵات وسلام لامان ڕاستە باوەڕمان پێیەتی بەڵام کەسانێک هەیە تەنها بە خەبەر و بە هەواڵ باوەڕ ناکەن ڕۆژی قیامەت هەمومان دەبین بە معاین بە چاوی خۆمان دەیبینین ڕووداوەکە کە بە چاو بینرا ئەو کاتە هەمووی باوەڕی پێ دەکات باوەڕپێکردنێک زۆر لەوەی ئێستا گەورەتر سە ئێمەی ئەهلی ئیمان باوەڕمان بە ڕۆژی دوایی هەیە بەڵام وەکو ئەو ڕۆژە نییە کە دەیبینیت بە چاوی خۆت ئیبراهیم عليه الصلاة والسلام سەد لە سەد خەبەری خی گەورەی بەڕاست دادەنا کە خی گەورە مرد و زیندوو دەکاتەوە بەڵام لەگەڵ ئەوەشدا فەرمووی ڕبی ئەرینی کیف تحیی الموتی ئەی پەروەردگار نیشانم دە با بە چاو بیبینم چۆن مردوو زیندوو دەکەیتەوە قال اولم تؤمن پەروەردگار فەرمی بۆ تۆ تا ئێستا ئیمانت بەوە نەهێناوە کە من مردوو زیندوو دەکەم و قالە بەلا ولكن ليطمئن قلبي فەرمی بەڵێ ئەی پەروەردگار ئیمانم هه ناوە باوەڕم هەیە سەد لە سەد بەڵام بۆی دڵم زیاتر دڵنیا بێت و ئارام بگرێت کاتێک کە نیشانیدا باڵندەکانی زیندوو کردەوە خی گەورە بێگومان ئەو ئیمانە پتەوترە زیاترە لە چی لەو ئیبانەی کە تەنها بە خەبەرە لەیسە لی وەقاتی هاکادیبە هیچ نەفسێک نابێت کە بە درۆی دابنێت باوەڕی پێ نەکات کاتێک کە ڕوو دەدات خافضەتو ڕافعە ئەو ڕۆژە ڕووداوی ئەو ڕۆژە وایە نزمکەرەوە و بەرزکەرەوەیە کەسانێک کە باوەڕیان بەو ڕۆژە نەدەکرد یاخود باوەڕیان پێدەکرد و خۆیان بۆ ئامادە نەدەکرد ئەوا ئەو ڕۆژە دایان دەبەزێنێت بۆ ناو جەهەنەم بۆ زەلیلی و سەرشۆڕی و ڕیسایی هەرچەندە لە دنیاشدا باڵا دەست بووبن لە دنیاشدا خۆ بە زلزان بووبن لە دنیاشدا پێگە و منزیلەتی بەرزیان هەبوو بێ ئەو ڕۆژە نزمیان دەکاودایان دەگرێت و زەلیل و سەرشۆڕ و پلە نزمیان دەکات رافعە، وە بەرزکەرەوەیە ئەو ڕۆژە بۆ ئەو کەسانەی کە ئیمانیان پێی هێنا و خۆیان بۆی ئامادەکرد پلەیان بەرز دەکاتەوە لە پلە بەرزەکانی بەهەشت هەرچەندە لە دنیاشدا فەقیر و بێدەسەڵات و پلە نزم بوو بن إذا رجت الأرض رجا ئەو ڕۆژە کە ڕووداوەکە دێ بزانین چی ڕوودەدات کاتێک کە زەوی دەکەوێتە لەرزە و هەژان بە هەژانێکی زۆر بەهێز و بەتوانا وبست الجبال بەسا و چێوەکانیش لەت لەت دەبن و پارچە پارچە دەبن و ورد دەبن فكانت هەبا ئەم منبەثا زەبەلاحە گەورانە ورد ورد دەبن لەو ڕۆژەدا و دەبن بە تۆزێک و بەبادا دەچن و بڵاو دەبنەوە ئەوە هەردوو دیاردەی ترسناکی ئەو ڕۆژەی باس کرد سەبارەت بە زەوی کە چی لێدێ دەکەوێتە چ هەژانێک و سەبارەت بە کێوەکانیش کە چۆن ورد دەبن و پەرش و بڵاو دەبن ئەی خەڵکی چی دەبێت وەکونتم ئەزواجن تەلاتە لەوەی کە خوای گەورە پێی خۆشە ئەنجامی بدەن و ئەوانە لە دنیا کەوابوون لە قیامەتیشدا پێشکەوتوو نەلای خوا پلیان بەرزە ئولائیکە المقڕبوون ئا ئەوانن کە لە خوا نزیک نزیک کراوەن لە خوای گەورە پلیان بەرزە لە پلەکانی بەرزی بەهشدان في جنات النعيم کە نزیک خراوەن لە خوای پەرۆزگار لە شوێنێک لە جەنناتدا لە باخاتی نعمەت و خۆشی بەهشدا کە شوێنی نعمەتە نەک نقمەت کە شوێنی خۆشحاڵیە نەک شوێنی خەفەت و غەم و مەراق و دەردەسەری و مەینەت و ناڕەحەتی بێت شوێنی نەعیمە بە مانای کەلیمە بیستنت لە خۆشی و نەعیمدایە چی خۆشە ئەوە دەبیستیت چکە هەندێ جار تۆ لاشەت هیچ عیبی نییە چاوت هیچ عیبی نییە بەرامبەر منزەڕێکی جوان دانیشتووی لاشە تەندروستە بەڵام خەبەرێک دەبیستی هێزت تێدا ناهێڵێت لە بەهەشدا ئەوە نییە بیستنیان هەر نەعیمە خۆشیە ئەوەی دەیبیستێ هەر نعمەتە ئەوەی دەیبینێ هەر نعمەتە ئەوەی دەیخوا و دەیخواتەوە هەر نعمەتە ئەو شوێنەی کە تایدا دانیشتووە هەر نعمەتە ئەوانەی کە لەگەڵینی هەر نعمەتە ئەوەی کە چاوەڕێی دەکا سات بە دوای ساتدا هەر نیعمەتە، بۆیە فی جنات النعیم ئەوەی نقمەت بێ و ئەوەی ناڕەحەتی بێ نایبینن و نایبیستن و تووشیان نابێت باشە چێن ئەم کەسانە ثلة من الأولین ئەوە کۆمەڵە کەسانێکی زۆرن لە پێشینەی ئەم ئومەتە و لە ئومەتانی ڕابردووش ئەوەلین هەم ئەوەلینی ئەم ئومەتە هەم ئومەتانی ئەوەل ئومەتانی پێشوو گەلانی پێشوو پێش ئومەتی ئیسلام پێش ئومەتی محەممەد عليه سڵات وسلام زۆرێک لەوان بەڵام وەقەلیل من الآخرین کەمێکیش لە مسلمانانی ئەی ئەوانەی کە بەدوایاندا دێن، هەر کەسێ لەسەر ڕێبازی ئەوان بڕوا، وقلیل من الآخرین، هەر کەسێ بە مەنهەجی ئەوەلین، بە مەنهەجی سابقین، بە مەنهەجی سەلەفی صاڵح ڕازی بێت و و پابەندی بێت ئەوە لەو قەلیلەیە بە ئیزنی ڕب العالمین خوای گەورە هیدایەتمان بدا لەوان بین على سرر موضونە مەوضوونە کە لە ئاڵتوون دروست کراوە لەسەر ئەوە متەکیینە عەلەیها لەسەر ئەو جۆرە قەرەوێڵانەی کە لە ئاڵتوون دروست کراون لەسەر ئەوە پاڵیان داوەتەوە متەکیینە عەلەیها متەقابلین چۆنیش پاڵیان داوەتەوە متەقابلین لەگەڵ خۆشەویستانی خۆیان ڕوویان لە یەکتر کردووە بەرامبەر یەک دانیشتون خۆی خۆشترین جەلسە، خۆشترین شێوازی دانیشتن ئەوەیە کە تۆ لەگەڵ ئەو کەسانەی کە خۆشت دەوێن بەرامبەر یەک دابنیش. لە مەجلیسی دنیا تەماشای کە براکەم، ئەگەر بێت و کۆمەڵێک کورسی داندرابێ لە یەک لا دیوار، خۆت و میوانەکانت هەموو لە یەک ڕیز دابنیشن. زۆر ناخۆشە هەر ڕووب سوڕین و ئەمان ڕووب سوڕێن سەیری یەکترکەن. بەڵام کە نیزامی دائیری بوو متقابل بوو بەرامبەر یەک بوو بەرامبەر یەک دانیشتووی یعنی دیاردەیەکی خۆش و جوانە بەڵام بەر بەڵام بەرامبەر چێ دانیشی دڵت پێی خۆشە ئەو کەسانێک کە وەکو خۆتن ئەوانش سابقونن لەگەڵ کەسانێک بەرامبەر یەک دانیشتون لە بەهشدا لەو شوێنە خۆشە کە وەکو تۆ خاوەنی پلەی بەرزن و وەکو تۆ کۆمەڵە تازەلاوێک یعنی منداڵێک کە لە بینی تەمەنی منداڵێتی و هەرزەیەتیدا کە تەمەنێکی جوان و خۆشی منداڵێتیە مخەلەدون هەتا هەتایی ئاوا دەمێنەوە نەدەمرن نە پیریش دەبن لەو تەمەنەدا لە خزمەتی ئەهلی بەهەشدا دەبن ولدان و مخەلدون لە دنیادا سیر کە براکەم ئەگەر باوکێک کۆمەڵی میوانی هەبێت حەزی لێ مناڵەکانی لە دەوری بێن و خزمەتی میوانەکانی بکەن ئاو بێنن چا بێنن خواردن بێنن پێداویستی میوانەکان جێبەجێکەن زۆر خۆش بەڵام کە ئەو باوکە بۆخ کەس نەبێت لە دەوری بێ و بچێت یارمەتی بدا خۆی هەڵسێ بڕوا ئاو بێنێ بڕوا چا بێنێ میوان دەرگایە بڕۆ دەرگا بکەوە خۆش نییە بەڕاستی ئەو منزەڕە جوانە خی گەورە لە دنیا وابێ ئەی لە قیامەتدا لەو شوێنە خۆشەکە یطوف عليهم ولدان مخلدون هەندێ پەرداخ هەیە عوڕای نییە چی نییە دەستکی نییە دەستکی بگریت هەندێکی شەیە چییە بە دەستکە بە هەردوو شێواز وەکەسی من مەعین وەکەسین من مەعین و هەروەها بە کاسەی پڕ لە شەراب شەڕابی دونیا سەرێشەی بەدواوەیە. ئەو کەسەی کە شەراب دەخواتەوە دوایی چ دەبێ جێش دەبێت جێش دەبێ و وڕ دەبێ و و هەروەها تووشی ڕشانەوە دەبێ و ئەی ينزفون يعني چی ولا ينزفون يعني عقلیان لە دەست نادەن و سەرخۆش نابن بێ عقل نابن و سەرخۆشیش نابن سەیری شەڕابی دنیاکە خاوەنەکەی هەم تووشی سەرێشە و گێژی دەکا هەم تووشی سەرخۆشی و بێعقلیش دەکا عقل لە دەستدان دەکات شەڕابی بەهشت وانە پاک ئەم دوو بەڵاو ئافەتەی تێدا نییە جۆرەها ئەنواعی میوەشیان هێناوە لەوەی کە خۆیان هەڵی دەبژێرن و ئیختیاری دەکەن چ جۆرە میوەیەکیان پێخۆش بێ ئەوەیان بۆ دێن و بە دەوریاندا دەسوڕێنەوە و پێشکەشیان دەکەن چی تریش ولحم طير مما يشتهون و دەسوڕێنەوە بە دەوریاندا بە گۆشتی باڵندەشەوە ئەوەی کە ئیشتیهای دەکەن ئەوەی کە نەفسیان ئارەزووی لێتی چ جۆرە باڵندەیەک گۆشتی چ باڵندەیەکت حەز لێیە ئەوە حازرە بۆت و بە دەورت تا دەسوڕێنەوە بۆ دێنن کەواتە خواردنەوە ئەو جامیوە ئەو جاچی گۆشت وحور عین ئەم دیاردەیە براکانم من لە یەمەن بینیومە یعنی ئەو تەرتیبە لە لە یەمەن عادەتیان وایە میوە دادەنرێت دوای میوە کە خواردن دێت خواردنەکە برنجت بۆ دێ شلت بۆ دێ ئەنوا شتت کە بۆ هات دەی خۆی تەواو لێ دەبیتەوە هەڵدەگیرێتەوە ئەو جارە بە تەنها گۆشتەکە دێت لێ بووی تۆت ینی برنج و شلە و ئەو شتە نەما لە بەردەستیشت نەما هەڵگیرا ئەو جا بەس گۆشت دێ لە ئەخیردا جا جارێکیان وتم وەڵا فێڵتان لە من کرد نەمزانی عادەتتان چۆنە بەڵام خۆیان چونکە عادەتی خۆیان دەزانن ناچێ خۆی تێرکات دای دێنێ بۆچی ختامەکەی چییە لەحمە ختامەکەی گۆشتەکەی بۆی کۆتایی خواردنەکەی بریتی بە لە گۆشت خواردن وحور عین سیرکن براکانم یعنی ئەوەی کە لولو و مەرجان مەرجان مرواریە ئەویش هەر گەوهرێکە یعنی شتێکی جوانە بەڵام مەکلونەکە یعنی چی یعنی وەکو لە توێکڵێکدایە لە سەدەفەکەی خۆیدایە لە پردەکەی خۆیدایە یعنی ئەوەندە جوانە و دەدرەوشێتەوە یعنی تا ئێستا نەهاتوەتە دەرەوە لە توێکڵەکەی خۆی نەهاتوەتە دەرەوە قەپاغەکەی کە دەوری داوە سەدەفی پێ دەڵێن، نەهاتۆتە دەرەوە و پیس ببێت و تۆزی لێ بنشێت و نازانم چی. ئەو ئافرەتانەش لە کە بۆ ئەهلی بەهەشتن، حۆرولعین چۆنن؟ وەکو ئەو گەوهەرەوانە کە تا ئێستا نە تۆزیان لێ نیشتووە و نە یعنی ناشیرنیان توش نەبووە بە هیچ شێوازێک ئەو پەڕی درەوشاوەی و جوانیان هەیە جزاء یعنی ئەم شتانەی ڕابردوو ئەو هەموو نعمەتە ئەو هەموو نعمەتە پلەی بەرزی بەهشت و نزیک بوونەوە لە خوای پەروەردگار و جۆرەها شەراب و جۆرەها خواردنەوە و میوە و ئافرەتی حۆڕلعین و پاڵدانەوە و ئەم هەموو نعمەتە جزاء، پاداشتە. پاداشتی چی؟ جزاء بما کانوا یعملون. ئەوە جزایە بۆ ئەوان، پاداشتە بۆ ئەوان لەلایەن خواوە بەهۆی ئەو کردەوەوە کە لە دنیادا دەیان کرد. جزاء بما کانوا یعملون ای فی الدنیا. ئەمە پاداشتە لەسەر ئەو کردەوانەی کە دەیان کرد لە دنیادا. پاداشتێکە بەهۆی کردەوەی چاکیان، خوا ڕەحمی پێکردوون، نەک کردەوەکانیان بای ئەو جەزایە بێت، کردەوەکانمان بەخوا بای ئەو جەزایە نییە، بە فەزڵ و کەڕەمی خوا نەبێ ئینسان ئەو جەزایی بەنسیب نابێ، بەڵام چی سەبەبە جەزاء بما كانوا يعملون ئەعمالەکان کردەوە چاکەکان بۆی براکانم ئەم ئاەتە بەڵگەیە لەسەر ئەهەمیەت و گرنجێتی کردەوەی چاک ئینسان نەڵێ هەر دڵ شەرتە وەکو مرجئەکان بەخوا دڵم باشە دڵمان چاکە یا الحمد لله وتە شاعتمان دێنین و ذکری خوا دەکەین و ئەوەندە کافی نییە پێویستە ئینسان عملی هەبێت جەزان بیماکان و یعملون کەچیت بوێت کە ئەو شوێنە خۆشە و ئەو نەعیمەت بوێت ئەمما کە ئەو نەعیمەت نەوێ بڵێ بەس بچمە بەهەشتەوە ئەوە بڵێ ئینسان ئیمانی بەخوای پەرۆتگار بێت و لە دڵدا و تەق ئیقراری پێ بکە بەڵام دوای چی بەعدە مەمتوحیش و دوای ئەوی کە دەبن بە فەحم دەبی بە خەڵوز لە جانمدا دەسووتەی ئەو جارە دەردەهێنرێ بۆ کوێ بۆ ناو بەهشت ئەمما ئەوەت بەنسیب نابێ ببێ عمل ئەمەش خۆی نعمەتێکی ترە برا ئینسان هەرچەندە گۆشتی خۆشی بۆ بێنن میوەی خۆشی بۆ بێنن بەڵام لەگەڵەوەدا جنێوت پێ بگوترێ ئیهانە بکرێ یا بۆ نمونە جاروە هەیە ئینسان برسی دەبێت دەچێت بۆ مەتامێک نان دەخوا بەڕاستی خواردنەکەی خۆشە بەڵام لەو لاوە مۆسیقایەکی هەڵکردەوە گۆرانیەکی هەڵکردووە دیمەنێکت پێشان دەدا لە تەلەڤزیێنەکەی کە ئینسان شەرمەزار دەبێت بێتامە خواردنی چی و تامی خواردن نامێنێ و تامی خواردنەوە نامێنێ حچ لەزەتی لێ ناکەی بۆیە سەیری کە هەموو نعمەتەکان لەگەڵ ئەو هەموو نعمەتە خۆشانە و خواردنەشتی بەڵام لا یسمعونە فیها لەغوا شتێکی لێ نابیستن کەچی بێ لەو شوێنەدا کە لەغو بێ قسەی پوچ بێت بێکەڵک بێ وەلا تەثیمە تەئثیمەن لە لەغو گەورەترە کەچی ئەوەیان یعنی حەرامن قسەیەکی حەرام ئەوەش نابیستن قسەیەک کە تێیدا تووشی تاوان و ئیثم و گوناه بن لەغوەکە ئەوەیە کە بەس قسەی پوچ بێکەڵک بێسوود بێفایدە ئەمما تەتیمەن ینی قسەی تاوان قسەیە کە گوناهی بەدواوە بێ تۆ ئەگەر کەسێ زۆر دوژمنی سەرسەختیشت بێ کە گەیشتێ تۆ وتی ئەسەلام و عەلەیکم بەخوا برا ئەو دڵە نەرم دەبێ هەر خوا بزانێت چۆن نەرم دەبێت بە هەمان شێوە کە کابرا دۆستیشت بێت یا دژمنیشت نەیە بەڵام کە سەیری دەکات سەلامت لێ ناکە ئینسان زۆر بێت تاقە دەبێت دڵی ڕق دەبێت باشە مە چی بۆ وایە بۆیە براکانم ئەوەش یەکیش ترە لە نعمەتەکان کە لەوێ بەردەوام گوێیان لە چی دەبێ سەلامن سەلامە خی گەورە بمانجێڕە لەو کەسانە بۆ خاتی ناو جوانەکانی و سفاتە بەرزەکانی الحمد لله وصلى الله وسلم على رسول الله أفلا يتدبر